إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وفتن زماننا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له حەمد و سوپاس و شوکر هەمووی لایق بە تۆیە هەر تۆ باقی دەمێنی بازار بازاری تۆیە هەر کەس ئیتاعەت نەکا فەوتا و ڕەنجە ڕۆیە خوایە بڕێژە لێزمە بارانی ڕەحمەت بۆ سەر گیانی محەممەد تا قیامەت سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی مسلمان میوانانی ماڵی خوا لە وتاری ئەمڕۆماندا بە پشتیوانی خوای گەورە باسی تاقیکردنەوەی تاڵ و شیرین دەکەین کە ئەم ژیانە هەمووی تاقیکردنەوەیە و پەند و ئامۆژگاری وەرگرتنە بۆ خەڵکانی خاوەن عەقڵ وتارەکەمان لەژێر ناونیشانی ژیان تاقیکردنەوەیە دۆڕاندن و بردنەوەیە، گرێدان و کردنەوەیە. ئەم ژیانە هەمووی بۆ تاقیکردنەوەیە. جاران خەڵکانێک هەبوون دەیانگوت خوای گەورە ئەم دنیایەی بۆ سەیری خۆی دروست کردووە، بەڵام نا، خوای گەورە ئەم دنیایی کە دروست کردووە بۆ ئەوەی تاقیمان بکاتەوە خلق الموت والحیات لیبلوکم ایکم احسن عملا خوای گەورە ژیان و مردنی دروست کردووە ئەم بوونەوەرەی کە دروست کردووە بۆ ئەوەی تاقیمان بکاتەوە بزانین چێ کردەوەی چاک دەکا و چێش کردەوەی خراپە دەکا چێ ڕاست دەکا و چێ درۆ دەکا جا ئەم ژیانە تاقیکردنەوەیە، ونبلوکم بالشر والخیر فتنە، خوا دەفەرموێ ئێمە ئێوە تاقی دەکەینەوە بە شەڕ و بە خەیر، بە خۆشی و بە ناخۆشی، بە هەبوونی و بە نەبوونی، بە لەشساغی و بە نەخۆشی، بە دەسەڵاتی و بە بێدەسەڵاتی، بە هەموو بوارەکانی ژیان تاقیتان دەکەینەوە، بزانین کێ ڕاست دەکا و کێ درۆ دەکا خوای گەورە کە کەسێکی تاقی کردەوە دەسەڵاتی پێدا لەشی ساخ کرد دەوڵەمەند بوو دەرچوو لە ئیمتیحان گەیشتە پلە و پایە و پۆست ئەوە تاقی دەکاتەوە بزانێ تاخۆ ئەو کەسە تا چەند شکرانەی خوا دەکا تا چەند دازەیەک سپاسی خوا دەکا و سپاسگوزارە و بە ئیخوای دەزانێ و یان ئەوەتا مەغرور دەبێ و بایی دەبێ و هەروەها خەڵکانێکیش تاقی دەکاتەوە بە نەخۆشی و بە ناخۆشی و بە نەداری و بە زەلیلی و بە کۆمەڵێ تاقیکردنەوەی شەڕ و ناخۆشی بزانێ ئەو کەسە تا چەند سەبری هەیە تا چەند ئەو کەسە خۆی ڕادەگرێت و سوپاسگوزاری خوای دەکات بەڵام لە هەردوو تاقیکردنەوەکەدا کامەیان سەختتر و ناخۆشترە زانایان دەفەرمونون تاقیکردنەوەی بەخۆشی بە دەسەڵات و بەهابوون گەلێ سەختتر و قورسترە لە تاقیکردنەوەی ناڕەحەتی و ناخۆشی ئێمە بە پێچەوانەوە تێگەیشتووین، بەڵام تاقیکردنەوەی بە هەبوون و بە دەسەڵات قورسترە، بۆ؟ چونکە ئینسان کاتێک کەوتە دەسەڵاتەوە، کاتێک کە دەوڵەمەند بوو، کاتێک کە دەسەڵاتی بوو، کاتێک کە لەشی ساغ بوو، سەرکەوت، کاتێک کە بردیەوە، بەزۆری مەغرور دەبن بایی دەبن ڕوو لە دین ناکەن لە مزگەوتەکاندا ئەوانەی کە دەیانبینی بە زۆری خەڵکانی فەقیر و هەژار و نەدار و چینی مام ناوەندن کوان خەڵکانی دەسەڵاتدار لە مزگەوتەکان کوان دەوڵەمەند و کۆمپانیاکان ڕوو لە مزگەوت ناکەن پێیان ناکرێ ئەگەر جاروبارەش بێن بە پەلەپەل ڕووی لە قیبلەیە و دڵی لە بازارە بۆیە دەبینی خەڵک ئەگەر کەوتە دەسەڵات و پلە و پایە کەمتر ڕوو لە خوا دەکا و مەغرور دەبێ و بایی دەبێ و لە باخەکانە ئەبرژێنە و ئەخواتەوە بۆیە تاقیکردنەوەی بە هەبوونی و بەخۆشی گەلێ قورسترە بەڵام ئینسان کاتێک کە خوا تاقی کردەوە و نەخۆش کەوت نەهەژ هەژار بوو نەدار بوو قەزا و قەدەری شەڕی توش بوو زۆر لە خوا دەپاڕێتەوە و بەردەوام لە مزگەوتە ئەوە بۆی بە خێر دەگەڕێ چونکە ئینسان لە هەبوونا مەغرورە لە نەبوونا مەجبورە خوای گەورە لە قورئانا فەرموویەتی اعوذ بالله من الشیطان الرجیم واذا انعمنا على الانسان اعرض ونأى بجانبه کاتێ نیعمەتماندا لەسەر ئینسان کاتێ ئینسان نیعمەتمان پێدا جا نیعمەتی لەش ساغی بێ دەوڵەمەندی بێ پلە و پۆست و پایە بێ هەر نیعمەتێک بێ لە نیعمەتەکانی ژیان ئەوە ئەو ئینسانە اعرض وناا بجانبه پشتمان تێدەکا و لوت بەرز دەبێت بۆیە دەبینی خەڵکانی دنیایی خەڵکانێک کەوا زۆر دەوڵەمەندن و دەسەڵاتدارن ئەوە تا پشت لە خوا دەکەن و ڕوو لە دین ناکەن و نایەنە مزگەوتەکان خۆی زۆر لەوە بە گەورەتر دەزانێ وإذا مسه الشر فذو دعاء عريض بەڵام کاتێک کە تووشی شەڕ و ناڕەحەتی و ناخۆشیەک بوو کاتێ تووشی بەڵا و موسیبەتێک بوو کاتێ تووشی هەژاری و نەداری بوو کاتێ تووشی نەخۆشی و ناخۆشی بوو فذو دعاء عريض ئەوە زۆر لە خوا دەپارێتەوە بە سەعات دەپارێتەوە فرمێسکان هەڵدەوەرێنێ دایمە لە مزگەوتە ئەها ئەمە طبیعەتی ئینسان ئاوایە بۆیە بەڕاستی زۆرێک لە ناڕەحەتی و ناخۆشیەکان بەخێر دەگەڕێ بۆ تۆی موسوڵمان چونکە خەڵکێکمان بینیوە هەتا هەژار و نەدار بووە خاچی و سادە بووە لە مزگەوتا لەگەڵمان بووە کە پلە و پۆستی وەرگر کە دەوڵەمەند بوو کە باخی کڕی کە ڤێلای دروست کرد نەهات بۆ مزگەوت تەنها جمعان بە حاڵی ئەویش بە پەلە دەگەڕێتەوە بەڵام تاوانە بوو دایمە لە خزمەت دینی خوادا بوو بۆیە ئەو سەروەت و سامانە بۆی بوو بە بەڵا لە خوا دووری خستەوە و قیامەتەکەی لەدەستدا بۆیە دەبێ وریابین ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەم ژیانە تاقیکردنەوەیە هەمووی ئەها دەبینن پیاو تاقی دەکرێتەوە بە ئافرەت لە بەرامبەر ئافرەت خۆی ناگرێ ئەها ئافرەتیش بە ئاڵتون تاقی دەکرێتەوە و هەر بڵێ ئەوەندە ئاڵتونەت بۆ دەکەم خۆی ناگرێ و جەهەنەمیش بێ خۆی تێدەهاوێ ئاڵتونیش بە ئاگر تاقی دەکرێتەوە بۆیە بەڕاستی تاقیکردنەوە بە خۆشی و بە دنیا سەختترە قورسترە لە تاقیکردنەوە بە ناخۆشی لە سەردەمی مەدینەی پیرۆزە لە سەردەمی حکمی دەسەڵاتی ئیسلامیە پێغەمبەر صلی الله علیه و سلم جارێکیان کە ئەبو عوبەیدەی ئەنصاری نارد بۆ بەحرەین بۆ ئەوەی ئەو دەستکەوتەی کە هەیە لە باج و خەراج بهێنێتەوە بۆ مەدینە کاتێ گەیشتەوە مەدینە نوێژی بەیانی بوو پێغەمبەر صلی الله علیه و سلم نوێژی بۆ هاوڵان کرد بەڵام سەیری کرد ئەنصارەکان هەمووی هاتوون پێغەمبەر صلی الله علیه و سلم زەردەخەنەیە گرتی فەرمی وابزانم بیستوتانە ئەبا عوبەیدە گەڕاوەتەوە هاتوون شت وەربگرن دەستکەوت فەرمیان ئەرێ وەڵا قوربان بۆیە هاتوونەوان درۆیان نەدەکرد پیغمبر صلی الله علیه و سلم فرموی فوالله ما الفقر اخشى عليكم فرمی قسم بخوا من لفقیری لتان ناترسم أي لشيلة أنا ترسم ولكني أخشى أن تبسط عليكم الدنيا كما بسطت على من كان قبلكم فتنافسوها كما تنافسوها بەڵام لەوە دەترسم کە دنیا بەسەرتاندا بکرێتەوە و و دەوڵەمەند ببن و ببنە پیاوی دنیا هەروەکو چۆن خوای گەورە دنیای بەسەر خەڵکانی پێش ئێوەدا کردەوە و ئەوان زۆر منافەسەیان کرد و ململانەی دنیایان کرد ئێوەش ئاوا منافەسە و ململانەی دنیا بکەن فتهلککم کما اهلکتهم ئێوە ئاوا لەناو بەرن وەکو چۆن ئەوانی لەناو برد ئەوان بەهۆی منافەسەی مادە و دنیا و کورسی و کلێرە و خاسە و کاسە هەموو شتێک بۆ پارە منافەسەیان کرد چاولێکەریان کرد خوای گەورە لە ناوی بردن لەبەر ئەوەی لە دین دوورکەوتنەوە لە ئیتاعی خوا دوورکەوتنەوە فەرمووی دەترسم ئێوەش ئاوا بکەونە ناو دنیاوە و منافەسە و ململانێ و پێشبڕکەی دنیا بکەن ئێوەش وەکو چۆن ئەوان لە ناو چوون ئێوەش ئاوا لە ناو بچن ئەها پێغمبەر گیان صلی الله علیه وسلم چۆن خەبەری داوە ئەها قسەکەی معجزەیە و ئەمڕۆ بە چاوی خۆمان دەیبینن پێشبڕکەی دنیایە پێشبڕکەی پەپوڵ و پارەیە چێ ڤێلای هەبوو چێ سیارە ئاخر مۆدیلی هەبوو چێ بلۆک و دەفتەری هەبوو ئەوە پێوەرە و ئەوە پیاوی چاکە هەمووی منافەسە دەکا بەڵام دەی بۆ منافەسە نەکەین بۆ پێش بڕکێ نەکەین لە زانست و زانیاری لە تەکنۆلۆژیا و پێشکەوتن لە تەخوا و عیبادەت لە چاکە و چاکەکاری لە خزمەتکردن بۆشی لەوە پێش بڕکە نەکەین لەگەڵ ئەوەیشا بەو مادەیەش خزمەتی خۆمان بکەین صدقت یا رسول الله ڕۆحم بە قوربان بێ ڕسولی خوا قسەکەت ئەمڕۆ بە چاوی خۆمان دەیبینین و وەکو معجزەیەک لەبەر چاوی خۆمان دەیبینین کە چۆن پێشبڕکەی مادە و دنیاە بەڵام ژیان هەمووی تاقیکردنەوەیە خۆ هەمووتان ئەو چیرۆکەتان بیستۆ کە پێغەمبەر صلی الله علیه وسلم بۆمان دەگێڕێتەوە کە خوای گەورە لە بەنو ئیسرائیل سێ کەسی تاقی کردەوە گولێک و کەچەڵێک و کوێرێک فریشتەیەکی ناردە سەر شێوەی زەلامێک وتی گولە ئاواتت چییە وتی والله پێستێکی ناشرین خەڵق کەسم لێ دەکا ئای کە چاک دەبوومەوە دوعاش بۆ خوێند و دەستیش پیاهێنا چاک بۆ پێستێکی ناسک و نازدار وتی ئاواتی کەت چییە؟ وتی ئای حوشتر وحوشتری بۆ هێنا حوشتری پێدا دوعای بەرەکەتی بۆ خوێن ئەوجا چوو بۆ لای کەچەڵەکە وتی کەچەڵ تۆ ئاواتت چییە وتی وەڵی موم بەسەرەوە نییە خەڵک پێم دەڵێ کەچەڵ زۆر سوکم و بێزم لێ دەکەن دەستێکی بەسەری داهێنا فریشتەکە و هەروەها چاک بۆ بە ئەمری خوا سەرێکی جوان قژێکی جوان هات فەرمووی ئەی ئاواتی کەر چییە؟ فەرمووی ئای حەزم لە ڕەشەوڵاخە. دەی ڕەشەوڵاخێکی پێ دا و دوعای بەرەکەتی بۆ کرد. دوایی هات بۆ لای نابیناکە و کوێرەکە وتی ئەی تۆ ئاواتت چییە؟ وتی وەڵای کوێر تا دەمرێ بە تەمای دوو چاوە ئەو دنیایە ببینێ. دوعای بۆ کرد و چا دەستی بە چاویدا هێنا و چاوەکەی چابۆوە. وتی ئاواتی کەر چییە؟ وتی ئای حەزم لە مەڕوبزنە. مەڕوبزنی بۆ هێنا و دوعای بەرەکەتی بۆ کرد. دوای چەند ساڵێک خوای گەورە ئەو فریشتەی ناردەوە بۆ لای ئەو سێ کەسە هەموویان دەوڵەمەند ببوون شی و دۆڵێک پڕی بوو لە ڕەشە وڵاخ و وشتر و مەڕ و بزن ئەو فریشتەیە لە شێوەی پیاوێکی داماوی هەژار و گول هات بۆ لای گولەکە وتی بە قوربانت بم لێ قەوماوم دەست کورتم هیچم نییە بەڵکو یارمەتیەکم دەی وتی دەبڕە کاکەم هەموو خەڵکە بەخوا دەرەقەت نایەی نەیدا لە خۆ بایە بوو لوتی زل بوو ئەویش وتی وابزانم تۆ کاتی خۆی گول بووی و نەدار و هەژار بووی وتی ئەوە چی ئاڵێی ئێمە لە بابل بابەوە بە میراتی بۆمان ماوەتەوە هەر دەوڵەمەند بووین دەوتی خوایە ئەگەر درۆ بکەی وەک خۆ لێ بێتەوە هەر لەوێ یەکسەر پێستەکەی گول بوو ماڵەکەشی دەرچوو دوایی چوو بۆ لای کەچەڵەکە و بە هەمان شێوە قوربان بە قوربان جەناب فڵان کەس کورە من زۆر لێ قەوماوم نەدار و هەژارم کورە حاڵم شڕە کەچەڵەکەش لە خۆی بایی بوو وتی کورە بابە ئەم هەموو سەدەقە و ئەم هەموو سوالکرد و ئەم هەموو خێرە و ئەم هەموو ئەم هەموو حەقە نادرێ بابە بڕە بەو لاوە هیچی نەدایە لوتی بەرز بوو خۆی لە بیر چوو بۆەوە بەڵێ ئەوی ژووتی وابزانم تۆ ڕۆژگارێک کەچەڵ بووی و هیچت نەبوو خەڵک قێزی لێ دەکردەوە وتی ئەوە چیاڵێی توڕە بوو وتی ئێمە باب الباب بە میراتی هەر دەوڵەمەند بووین مەغرور بوو بایی بوو دەیوتی خوایە ئەگەر ڕادرۆ بکەی خوا وە خۆل لێ بکاتەوە هەر لەوێ قژەڕەشەکانی هەمووی هەڵوەرین و ماڵەکەشی بەڵای توش بوو پاشان هات بۆ لای شوێرەکە بۆ لای نابیناکە خۆزگەمان بە خۆیکە ئەڵێ هات بۆ لای قوربان لێ قەوماوم حاڵم شڕە فەقیرم هادەم بینی وتی، جا چ دەوێ لە خزمەتدایە، من کاتی خۆی کوێر و نابینا بووم، بە خوا هیچم نەبوو خەڵک گاڵتەی پێ ئەکردم، ئێستا ئەو دۆڵەی دەبینی ئەم هەموو مەڕبزنە هەمووی ئیمنە، بڕە چەندت پێویستە لە خزمەتدایە. فەرمووی تۆ برتەوە و ناجیح بووی لە ئیمتیحانەکە، بەڵام دووەکانی کە فاشیل بوون و ساقیت بوون، دنیا و قیامەتیان ڕۆی، بیخۆ عافیەتت بێ و قابیلتە. بۆیە کاتێ کەوتینە خۆشی دەبێ ڕابردوومان لەبیر نەچێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەجا ژیان هەمووی تاقیکردنەوەیە و وە گرنگ ئەوەی ئێمە لە تاقیکردنەوەکە دەربچین ئێستاش ئەم وەزعی کە دەیبینین بەسەر کوردستاندا هاتووە ئەوەش تاقیکردنەوەیە کە ئەم شەڕە ئەم شەڕە لە ڕاستیدا هی ئێمە نییە و کردویانە بە ڕیشمانەوە و بۆیان دروست کردوین زلهێزەکان بە پیلانی هەندێک لە وڵاتانی دەوروبەر ئەمەیان دروست کرد کاتێک کە بینیان کورد لە بوژانەوەدایە نەیارانی ئەم گەلە چاویان هەڵنایە بەم هەلە کە بینیان کورد ئەوە بۆتە وڵاتێکی نەوت و ئەوە لە ماوەیەکە لە بوژانەوە سەرکەوتن و تەکنۆلۆژیادایە و هەروەها بینیان کوردەکان بەرەو سەربەخۆی و دەوڵەت دەڕۆن هەستان بەزمێکیان بۆ دروست کردین بۆ ئەوەی مانگێرنەوە سەر خاڵی سفر بۆ ئەوەی دەیان ساڵی کە مانگێرنەوە دواوە بۆ ئەوەی هەر قەرزدار بین و لە ژێر دەستی ئەوان دابین ئەوەی کە بۆمان دەنێرن بۆ ئەوەی جارێش کە لە ژێر دەستی ئەوان دابین و بە مەرەدی جیسکەکەی هەیاسیان بردین ئەڵێ هەیاس جیستێکی دابەستەی هەبوو زۆر خزمەتی دەکرد بەڵام قەڵەو نەدەبوو، کە تۆزێ قەڵەو دەبوو بەس کە گورگێکیان بەرامبەر دانابوو کز و لەڕ دەبۆوە، ئێمەش کاتێ کە وا بووژاینەوە بەس کە گورگیان پێشان داین و ئاوا بەو حاڵە تووشی شەڕێکیان کردین، بەڵام دڵنیا بن ئەوەش تاقیکردنەوەیە و بەشێکە لە فیتنەی ئاخری زەمان، چونکە لەم ڕۆژگارەدا کە ئێمە واین تیا ئەژین فیتنەی ئاخر زەمانە، پێغەمبەر صلی اللە علیه و سلم فەرموویەتی، سنوات خداعات، ساڵانێکی خڵەتێنەر تووشتان دەبێ لەسەر لەم فیتنەیە ئاخر زەماندا ئەوەتا دەبینی سیناریۆ زۆرە سیناریۆی سیاسی و سەربازی و ئابووری فێڵ و فرد زۆرە ئەوەتا دەبینی لە میدیاکان چەواشەکاری زۆرە جاری وا مێشێ دەکەن بە گامێش خەڵکی زۆر چەواشە دەکەن بە هەر ئاراستەیەک بیانێ بەو شێوەی دادەبن ئەوەی وتیان چاکە دەبێ هەموو بڵێ چاکە ئەوەی وتیان خراپە دەبێت هەموو بڵێن خراپە دەنا دوایی تۆمەتت بۆ دروست دەکەن ئەمانە هەمووی چەواشەکاریە پێغەمبەر گیان بە قوربانی بم فەرموویەتی سەنەوات خەداعات ساڵانێکی خڵەتێنەر فرت و فێڵی زۆر چەواشەکاری زۆر یصدق فيها الكاذب ويكذب فيها الصادق فەرموویەتی لەو ساڵانەدا و لەو زەمانەدا خەڵکانی درۆزن بڕوای پێ دەکرێ بڕوای پێ دەکرێ و و دەبێتە کاربەدەست و هەروەها خەڵک چاوی لە دەمێتی کە یەک پارچە درۆ هەڵدەڕێژێ و خەڵک بڕوا بە درۆیەکانی دەکا و تەسدیقی دەکا و یکەذب فیها الصادق خەڵکانی ڕاستگۆش بە درۆ دەخرێتەوە و بڕوایان پێ ناکرێ بەڵام بە هەر حاڵ ئەم وەزعەش کە هەیە کۆتایی دێت و ئەمەش ئیمتیحانێکە بۆ ئێمەی میللەتی کوردی موسڵمان بەڵام لەم وەزعانەدا کۆمەڵە تاقیکردنەوە پەند و ئامۆژگاریمان بۆ دەردەکەوێت کە بەسەر ئەم میلەتەدا هاتووە یەکەمیان ئاشکرابوونی حەقیقەتی زلهێزەکان ڕێکخراوە جیهانیەکان کە ئەوانە بۆ چێ هاتوون و لە خزمەت چێدان و بەدەم چێوە دەچن خۆ چەند ساڵانێک کە خەڵکانێکی زۆر لێ قەوماوە و وڵاتانێکی زۆر ڕووباری خوێنی لێ دەڕژێ و بەڵام ئەوان تەنها بە قسە ئیدانەیان کردووە بەڵام ئەم جاران هەڵوێستی عەمەلیان هەبوو دەرکەوت ئەوانە لە خزمەتی کێدان دوو بۆ هەندێکیش تۆڵە و ئینتیقامی خوایە خوای گەورە بۆ هەموو زاڵمێک زەواڵێک دەنێرێ خەڵکانێک کە ڕۆژگارێک دژایەتی دینیان کردووە کە خەڵکیان کوشتووە کە بە ناوی دینەوە خەڵک سەربڕاوە بە ناوی دینەوە بێدینی کراوە خوای گەورە ئینتیقامیان لێ دەستێنێ و بۆ هەموو زاڵمێک زەواڵێک دەنێرێ سێ لەو تاقیکردنەوەدا ئەومان بۆ دەردەکەوێت کەوا ئەوە زەنگێکی ئاگادارکردنەوەیە تا بە خۆمان دابچینەوە چ وەکو حیزبەکان چ وەکو ڕێکخراوەکان چ وەکو حکوومەت ململانێکان وەلا بنێن و هەموو یەک دەست و یەک ڕەنگ و یەک دەنگ بن إن المصائب يجمعنا المصابين چونکە مصیبەتەکان کۆمان دەکاتەوە هەمومان و هەروەها خاڵی چوارەم ئەوەیە کە ئیسیفادەی لێ دەکەین با حکوومەت خەڵکی وا پەروەردە بکە کە ئەو خەڵکە بەرهەمهێن بن نەک بەکاربەر بن هەر چاویان لە معاش بێت ئەگەر معاش نەما هات و هاواری پێ بکەوێ با خەڵکێک پەروەردە بکەین بەرهەمهێن بن بۆ ئەوەی کە وڵاتەکەمان دەوڵەمەند بێت و هەروەها پێنجەمینیان ئەم وەزعە بۆ هەندێک شەڕی کاسە و قاسەیە هەر دەستکەوتی هەبێت و خۆی پڕکات و جیرفانی پڕکات چونکە بەڕاستی ئاواتی دزیش وڵاتێکی شێواوە شەشەمینیشیان لەم تاقیکردنەوەیەدا بۆمان دەردەکەوێت تا چەند ئێمە سەبرمان هەیە تەحەمولمان هەیە چونکە شەڕ ناخۆشە هەر شارە شەڕی تێکەوت کە ئاو نامێنێ کارەبا نامێنێ وێران دەبێ خزمەتگوزاری نامێنێ جەرگ دەبڕێ خەڵک مشکلەی بۆ دروست دەبێت بۆیە دەبێت سەبر و تەحەمولمان هەبێت ئەسەبر عەلە المصیبە و هەروەها حەوتەم لەو تاقیکردنەوەیدا ئەومان بۆ دەست دەست دەکەوێتەوە ئەمە پەیامێکە تا چەند ئێمە سپاسگوزاری نیعمەتەکانی خوامان کردووە ئێمە لە سەرەتای ساڵەکانی نەوەتا فەقیری و نەداری و هەژاریمان بینیوە لە ساڵی نەوەت و چوارە گرانیەک هات ئەگەر دەڕاستە دروێنەی دەکرد ئەها خەڵکی دەچوون گوڵە گەنمیان کۆ دەکردەوە بەوە دەژیان ئەوە نەوەی فەیسبوک ئەویان نەبینیوە یاخوا نەیبینن بەڵام ئێمە بینیومانە جۆی ڕەشمان خواردووە فەقیریمان بینیوە دوای ئەوە لە دوای نەوەت و چوار بەدواوە ماوەی دە ساڵە ئێمە لە خۆشگوزەرانێکی زۆر باشداین لە ڕفاهیەتداین ژیانێکی خۆش، ئازادی و هەرزانی، بەڕاستی یەعنی هەتا بڵێی سوپاس بۆ خوای گەورە خۆش بوو، بەڵام لە بەرامبەر ئەو هەموو خۆشیەدا سوپاسگوزاری زۆر کەم بوو، ناشکوری گەلێک زۆر بوو، لە مقە بەجۆرێک گەیشت بۆ ئەندازەیەک کە خەڵک ناشکوری دەکرد، لە جیاتی ئەوەی ڕەنجی خانوو بە گەز بڕێژێ بە فەردە ئارد ڕەنجی خانوویان ڕشتووە ئەوەندە گەیش بوونە ناشکوری بەو شێوەیە و هەروەها هەمووی خەریکی ئەوە بوو باخێ دروستکا و گۆش برژێنێ و ئارەق بخواتەوە بە زۆری ئاوا بوون ئارە خواردنەوە و فەسادی و خراپە کاریگەلێک زۆر بوو ئەگەر تەماشای تەنەکەی خۆڵەکانت دەکرد لە بەردەرگای ماڵەکان چەنێکیش لەو برنج و گۆشت خورابوو، دوو ئەوەندە لە ناو تەنەکەی خۆڵدا بوو، هەر مەگەر کارگوزارەکانی شارەوانی بزانن ئەو خەڵکە چ ناشکوریەکیان کردووە و چیان فڕێداوە و لە باخەکانیش پڕی بوو لە شوشەی ئارەق و بیرە، ئەوان هەر خەڵکێک بە پێشکەوتنی دەزانی ئەم هەموو فەسادی و ناشکوری و خراپەکاریە، ئەوە خوای گەورە خەریکە لێمان دەگرێتەوە، چونکە بەڕاستی وەکو پێویست شوکرانە بژێری نەکرا کە دەبێت تۆ لە بەرامبەر نیعمەتەکانا سوپاسی خوا بکەی شوکرانەی بکەی بەڵام ناشکوریەکی زۆر هاتە ئاراوە و هەروەها ئەوە پەیامێکیشە بۆ ئەوەی بزانین تا چەند ئێمە بەدەم ئاوارەکانەوەین چونکە ئێمەی کورد خەڵکێک دەڵێ کەلتورە نا کەلتوری ئێمە لە ئیسلامەوە سەرچاوەی گرتووە ئیسلام پێمان دەڵێ دەبێ کەسێک کەسێک ڕووی تێکردی و هانای بۆ هێنای بچی بە هانایەوە ئاوارە بێ هەر کەسێک بێ ئێمە بتوانین لە خزمەت هەموو ئەوانە دابینکەوە ئاوارە بوون و لە ماڵ و حاڵی خۆیان دەربەدەر بوون پاشانیش خاڵی نۆیەم ئەوەیە کە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی خەمسون بخەمسین پێنج بە پێنج وتیان پێنج بە پێنج چیای ڕەسوولی خوا فەرمووی هەر گەلێک پەیمانی خوایان شکاند، ئەوە خوای گەورە دوژمن بەسەریاندا زاڵ دەکات. دوو، هەر گەلێک بە حوکمی خوا ڕازی نەبوون، زەلیل دەبن و فەقیری ڕوویان تێ دەکات، دەکەونە ژێر باری قەرزانی وڵاتانەوە. سێ، هەر گەلێک فاحیشە و خراپەکاری تیا بڵاو بۆوە، مردن و دەرد و بەڵایان بۆ زۆر دەبێت. چوار، هەر گەلێک تەرازوبازی و غەش و فێڵ لە مامەڵەیا زۆر بوو، ئەوا تووشی گرانی و قات و قڕیان دەکەین. پێنج، هەر گەلێک زەکاتیان نەدا و بە چاکی نەیاندا، ئەوە بارانیان لێ دەگرینەوە. بۆیە ئێمە لەم وەزعانەدا ئەم هەموو تاقیکردنەوەمان دەست دەکەوێ، ئەم هەموو پەند و ئامۆژگارییەمان دەست دەکەوێ، بۆیە جارێش کە با بەخۆمان دابچینەوە چونکە هەموو شتێک کۆتایی پێدێت و هەر شتێک سەرەتایی هەبێت بێگومان کۆتاییشی هەیە و ئەمەش کۆتایی پێدێت ئەم تاقیکردنەوەیە گرنگ ئەوەیە دەبێ بزانین کە خۆشی و ناخۆشی نامێنێ بۆ کەس هەرچی ئەیبینی بڕانەوەی هەست ئەمەش دەبرێتەوە کۆتایی پێدێ بەڵام ئەوەی زۆر مهمە لە تاقیکردنەوەکە دەربچین و ئیمانەکەمان دینەکەت لەدەست نەدەی ئەی موسڵمان چونکە ئەگەر هەموو دنیا بەریتەوە خۆت دۆڕان بەهیچ ناچێ لە خوای گەورە داواکارین دەڵێن یا ربی خوایە لەم فیتنەی ئاخر زمانە ئیمانەکەمان سەلامەت کەی یا ربی خوایە ئەو وەزعی بەسەر وڵاتەکەمانە داهێنا و بمانی بە خێر بژێری خوایە ئەوانەی شەڕیان بۆ ئەم خەڵک و خاکە دەوێ خوا تووشی شەڕیان کەی یا ربی خوایە ئاوێکی بە ڕەحمەت بکەی بەسەر ئەو ئاگرەدا خوایە ئاوێکی بە ڕەحمەت بکەی بەسەر ئەو ئاگرەدا خوایە هەر ئەو ئاژاوە لە کوردستانەکەمان لابەری یا ڕەبی خوایە چیتر ڕۆڵەکانمان نەکوژرێ خوایە عاقیبەتی ئەم وەزعە بە خێر گێڕی بۆ ئیسلام و موسڵمانان یا ڕەبی خوایە ئەوانەی ئاواتێکی شەرعیان هەیە بۆیان بێنێجی خوایە ئەوانەی نەخۆشیان هەیە شیفایان بۆ بنێری خوایە دەریوی خێر لە هەموو لایەکمان بکەیەوە خوایە دایکان و خوشکانمان حەیا و ناموسیان سەلامەت و پارێزراو بێ پیرەکانمان عاقیبەت خێر بن یا رب العالمین یا ربی خوا لە خۆمان و دایک و باوکمان خۆشبی قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا یا الله یا ربی خوا بە خاتری ناوە جوانەکانی خۆت ئەم ئازادی و هەرزانێمان لێ نەگرەوە یا رب العالمین یا ربی خوایە ئەوانەی دژی ئەم میلەتەن و ئەم دینەن یاڕەبی خوایە ئیسڵاحیان کەی و چاکیان کەی ئەگەر نا لە ناویان بەری یا ڕەب العالمین یا ڕەبی خدایە لێت دەپاڕێنەوە بە خاتری ناوە جوانەکانی خۆت خوایە هەروەکو چۆن لە ماڵەکەی خۆت لێرە کۆت کردوینەوە ئاواش لە بەهەشتا کۆمان بکەیەوە أقول قولي هذا فاستغفر الله لي ولكم فاستغفروه وأنتم موقنون بالإجابة